سورەتی تەکاثور. بسم اللە الرحمن الرحیم. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. الهاکم التکاثر حتی زرتم المقابر. ئێوەی بێ ئاگا کردوە شانازیتان بە زۆری سەروەت و سامانەوە تا دەمرن و دەچن بۆ گۆڕستان. کەللا سەوف تەعلەموون ثم کەللا سەوف تەعلەموون. وا مەکەن، لەمەولا دەزانن. دووبارە وا مەکەن، لەمەولا دەزانن. کەللا لەو تەعلەموون علم الیقین لەتەرەوون الجحیم. وا نییە وەکو خۆتان دەیزانن، ئەگەر ئەنجامی خۆتان بزانیایە پرسیاری هەموو بەهرەیەکتان لێدەکرێت.